ئەوانان بۆ حەڵاڵ کرا لە حاڵێکا کە ئێوە شکار حەڵاڵ ناکەن ئجازەی ئەوەتان نییە کە شکار بکەن و لە گشتی شکار بخۆن لەبەر ئەوەی کەوان لە حاڵی ئەراما لەبەر ئەوەی کە نیەتی حەجیا عمرەتان هێناوە و وان لەناو ئەو مەحدودی لە تاسە نیەتێنان بۆ حەجیا عمرە و ئەحرام بۆتانی ئیجادە یانێ چوون لە وەختێکا کە لە حاڵی ئەنجامی مراسمی حەج و عومرا بن لە لەحزەی نیەت ئیحرامەوە تا دوای پێهێنانیان ئیجازەی ئەوەتان نییە کە شکار بکەن و لە گۆشتی شکار بخۆن بۆ ئەوەی کە جێنشینێک بۆ ئەمە بێت مەحدودیت کامڵ نەبێت و مەحرومیەتی بە تەواوی نەبێت ئەو مەڕ و ماڵاتتان بۆ هەڵات کرا کەوابوو ئەوانە هەن بۆ ئەوەی فتن زیان لێ بکەن هیچ حەرەج و فشار و تەنگیەک نییە و دەرنەتیجە بەهانەیەک نییە بۆ ئەوەی کە خۆتان لە ژێرباری تاعەتی تا ئەو حکمە دەرکەن ڕعاەتی ئەوە نەکەن کە ئەبێ لە حاڵی ئەنجامی ئەو مەراسمە شکار نەکرێت و گۆشتی شکار نەخورێت مادام شتێکی تر هەیە بۆ تەغزیەتان ئیتر هیچ حەرەجێک نییە لەوە کە خۆتان لەو کارە دوور بگرن شکار نەکەن و لە شکار نەخۆن لە وەختێکا کەوان لەو خاوە إن الله يحكم ما يريد جا وەک ئەوەی شتێک بکرێتە ذهنی بعد کەسێک کە بۆچی ئاوا چ حکمەتێک تان هەیە لەواکە لەو حاڵا شکار نەکرێت و لە گۆشتی شکار نەخورێت جواب ئەداتەوە بە تەسیرەوە کە بەڕاستی خوا هەرچێک هەر گەرەکی لێ و لە سەدەریا بێت حکمی سادر ئەکات و بڕیار ئەدا لەبارەیەوە خۆی ئەزانێت کە بۆچی ئەواکە و وەختێک خۆی بە عیلمی هەیە بە دروستی بەوەی کە حکمەتە و مەسلحەتە ئەنجامی ئەدات و هیچ نیرۆیەک نییە کە سەرەڕێی پێ بکرێت لە شوێن ئەوە لە ئاەی دووهەمە دەستوراتێک لە ارتباط لەگەڵ حەج و متعلقاتی حەجا شتێک عامە بۆ ئەوانەی وا ئەرتباسیان بە حەجەوە هەیە و بۆ غێری ئەوانە وەک نوێژ و ڕۆژ و هەر شتێک وە ئەگەر ئینسان دەیوت بێتەوە بەتەوەجه ئەبێت کە کردارێکە کە لە زمینەی بەندگی مخلسانە بۆ خوا ئەنجام ئەدرێن ئەفەرمێ سەعائری خوا کە دارای حرمەتن حرمەتیان نەسکێنن یانێ مەسئولیەتێک کە لەبەرابەری شەعائیری خواوەنەتانە بە تەواوی ڕەعایەتی بکەن خراپی ئەوە نەجوڵێنەوە و هەروە حرمەتی مانی حەرام نەشکێنن جا ئەکرێ مانی حەرام مەقصود هەموو مانەکان بن یعنی هەر چواریان چ ئەو سیانەی کە مانگی حەجن و چ ئەو بۆ ئەوەی کە لە ڕێیا مەودید تەعەڕوز قەرار نەگرن، تەماعیان تێ نەکرێ، خەڵک بزانن ئەمە ئەبرێن بۆ لای ماڵەکەی خوا بە سوورەتی سەوقات. ئەوەیە کە لێرە ئەفەرمێ حرمەتی ئەو گەردەن بەنانە ئەو کلادانە مەشکێنن یانەی حرمەتی ئەو ئێوە حرمەتیان رعایەت بکەن و مەوردی تعرض و تجاوز قەراریان مەدەن ئەمە لەو پێش تا زمانێک کە مشتکین ئیجازەیان بوو بڕۆن بۆ حەج یا بۆ عمرە تا بەر لە نزولی سوورەی تەوبە ئەوانیشی ئەگرتەوە کە مسلمانان حەقیان نەبوو تعرضیان بۆ بکەن چون ئەوانیش بە گومانی خۆیان ئەچوون بۆ کەسبی فەزل و ڕبوان بەڵام دوای ئەوە کە ئیتر ئیجازە نییە مشتکین بڕۆن بۆ حەج ئەمە لە مەوردی مسلمانەکانە خەتا کە هیچ مسلمانێک حەقی نییە سەرڕێ بە مسلمانێکی ترکە بۆ ئەو هەدەفە ئەوە بۆ لای ماڵە بە حرمەتەکەی خوا حەقی نییە تعرض و تجاوزی پێ بکە دوای ئەوە ئەفەرمێ وەئیدا حەلەلتم فەستادوو لە پێشا فەرمووی، لە حاڵێکا کە مەشغووڵی ئەنجامدانی مەراسیمی حەج یا عومرەن، مقەڕەڕە بۆتان کە حەقی شکارکردن و تەعەڕوز بۆ حەیواناتی وەحشیتان نییە. ئێستا ئەفەرمێ وەختێک کە لە قەید و بەند و مەحدودیەتی ئەنجامی مەراسم و مەراسی حەج و عمرە دەرهاتن وەختێک کە ئەو گرێتانە کردەوە ئەمە یەک لەو گرێیانە بوو کە فەرمووی ئەو فوبێ عقود یەکێک لەو دەستوراتە کە مەحدودیەتی ئیجادە کرد وەختێک لەو مەحدودیەتە دەهاتن و گرێی ئەو مەحدودیەتان مەحدودیەتەتان کردەوە نجاستان بو لحج وعمرة وقت بروش كارك يعني او من آمن آيت مؤقتا بو اويكا حج عمرك بجواني انجام بدري ولا يجرمنكم شنآن قوم أن صدوكم عن المسجد الحرام أن تعتدوا دعي لە لقل أوانا وأرون بو حج يا بو عمرة عمرە مەبادا ڕق لە قەومێک لە کەسانێک وا منعیان کردن لە مەسجد الحرام و بە قیزەونزانینی ئەوان هەڵتان نێ بۆ ئەوەی کە مرتکبی دەستدرێژی و تەجاوزگەری بن و لە هەر تێپەڕن یعنی بیری ئەوە مەکەنەوە کە ئەوان زمانێک ئێوەیان منع کردووە لە مەسجد الحرام ئیسەش ئێوە بڕۆن ئیعتیدا بکەن و لە حاڵێکا کە ئەوان ڕازی بەیتی حەرامن بۆ ئەوەی بە گومانی خۆیان فەزل و ڕێبوانیان دەستکەوێت ئێوە بڕۆن مەنعیان بکەن و مەولی تعرض و تجاوز قراریان بەن مەبادا شتێ ئاوا گوزەشتە تێ پەڕیوە و تەواو بووە ئێستا ئەوان بۆ ئەو هەدە بارۆن ئەبێ حرمەتیان ڕعایەت بکەن ئەوە بۆ زمانێک کە مشتێکین حەجیانە کرد هەروە کەوتمان ڕۆشنە دوای ئەوەیشە بۆ ئەگەر بە سورەتێک عمومی دەستورێک ئەدا کە هەم بۆ ئێرە و هەم بۆ هەموو مەوردێکی تر واجبە کە مراعاتی بکرێت ئەفەرمێ هاوکاری لەگەڵ یەک بکەن کۆمەکی یەکتر بکەن لەسەر ئەوەی وا بێڕە تەوسعادانە بە چاکەکاری و لەسەر تەقوا و خۆپاراستن لە ئەرتکابی هەرچێکڵاخوا نەهیەکات و پێیان خۆشە وا کۆمەک و هاوکاری یەکتر مەکەن لەسەر ئیسم هەر کارێک وا ئینسان دوا ئەخا لە حەرەکەت بەرەو خۆشبەختی و بەرەو خێر و سەعادەت وا هاوکاری یەک مەکەن لەسەر عدوان و تەجاوزگەری و دەستدرێژی بەسەر خەڵکە قاعدەیەک عمومی بۆ هەموو زندگی کە بەشێکیشی ئەم مەسائلەیە کە لێ هەیە مەسەڵەن هاوکاری یەک بکەن بۆ ئەوەی کە تا ئەو شتانەی وا لێرە بە عەنوانی مەراسمی بەندەگی خوا موقەڕەر کران ئەدا بکرێن، هاوکاری یەک مەکەن بۆ ئەوەی کە تەعەڕوز و تەجاوز بکرێ بەوانەی وا عازمی ماڵە بە حورمەتەکەی خوان بۆ ئەو هەدەفەوە ناوبرا. واتقوا اللە، و خۆتان لە خوا بپارێزن، مەبادا بە رعایەت نەکردنی ئەمر و نەهیەکانی ئا ئەوانەی کە لێرە زکر کران خۆتان بخەنە خەتەری ئەوە کە گرفتاری دەکەی ئەو ان الله شدید العقاب بەڕاستی خوا عقابی فرە سەختە ئەگەر بێت و مراعات نەکەن خۆ نەپارێزن لە ئاوە گرفتار عقابیە لەوە پێش بەیان عقاب کرا کەشی جا لە ئاەی ئەوەڵا فەرمووی کە مەواردە ئێستیسنایی هەیە دەوت و سەربڕینیان ناوی خوای بەسەرۆ براوە و ئەوەی وا خنکاوە بە پەت و ئەوەی وا بەردی لێدراوە و مردار بۆ تۆ نەگەیوە بە چەقڵاوە ئەوەی وا هەڵدێراوە و کەوتووەتە ناو چاڕێ شتێک و مردار بووە تۆ ئەوەی وا لە شەڕکردن و سەرخۆچانکردن لەگەڵ دانێکی ترا مردار بۆ تۆ نەگەیوە بە چەقڵا و ئەوەی وا بەسەر گومەز و بارەگا و نەزەرگەوشتەوە سەربراوە ئەگەرچی ناوی غێریی بەسەرەوە نەبرابێت و هەروە بێجگە گۆشتی خووڵەکە کە لە هین نییە لە بەهیمەت الانعام لەو چوار مەڕ و ماڵاتە نیە بەقیە استثناءاتێکن کە لەو مەڕ و ماڵاتە جیاکراونەتەوە کە ئەمانەیان حەڵال نین اجازە استفادە لێیان نییە غێری ئەمانە ئەمێنێتەوە کە هەمیشە استفادی لێ بکرێ و کەسێکی دوا لە حاڵی ئەنجامی حەجیاوندا استفادیان لێ بکا کە محرومیەتی لە قید و شکار اشکال و حرەجی بۆ پەیانەکە هبلت منها لآيات نو شوارتا نو نوي سورة المائدة تستقاتي جتر ضم ششنا هاتوا يا أيها الذين آمنوا ليبلونكم الله بشيء من الصيد تناله أيديكم ورماحكم ليعلم الله من يخافه بالغيب ئەگەر بۆتان ناگیرێن ئەتوانن بەرمحەکانتان لێیان بەن یانە حدودی تێگەز چوار گەزێک لێتان نزیک ئەو ئازمایشتان ئەکا کە ئاوا ڕێکی ئەخا کە ئەو شکارانە ئەوەنە نزیکتان ببنەوە کە لە غێری حاڵی ئەسلاماشتی ئاوا ڕێک ناکەوێت بۆ ئەوەی بزانێت کێ لە لێی ئەترسێ لە حاڵێکا هێشتا نەچوەتە حزوری و هێشتا ڕووبەڕوو نەبووە لەگەڵ مؤاخەزە و محاسبە و محاکمەیە تاقی ئەکاتەوە تا دەرکەوێت کە کێ ئاڵە حاڵەتە لێ ئەترسێت و کێ لێ ناترسێت زیاد بنەوە لێک ئەمە هەروەک ئەو ئازمایشەیە کە بۆ بەشێک لە بەنی ئیسرائیل کرا کە وڵاتیان لە لای بەحرێکا بوو خوا دەستوری بۆ سادرکردن کە لە ڕۆژی شەمە ئجازەی ماسیگرتنیان نییە دوای بینێک ماسیەکان ئەمەیان حاڵی بوو کە لە ڕۆژی شەمە تاڕوزیان پێناکرێ ڕۆژی شەمە زۆر هاتن کناری ئاوەکە و دەرەکەوتن و شکارکردنیان تەواو ئاسان بوو ساید ڕۆژەکانی تر دەست ناکەوتن ئەمە دوای بینێک کێشایی بۆ ئەوەی کە ئەو قەید و بەندەیان شکاند و تەجاوزیان کرد و دەستیان کرد بە ماسیگرتن لە ڕۆژی شەمە و فەرمانەکەی خوایان خستە پشتگوێ کە دوایی خوا ئینتقامێکی سەختی لێسەندن کە کردنی بە مەیمون و خوک لێرە ئازمایشێک شەبیهی ئەوە بەراستی سەخت و مشکڵ بۆ موسڵمانان مەدفەعە بێ کە ئەو شکارەی وا لە وەختانی ترا ئینسان بە زەحمەت بیبینێت یا نزیکی بکەوێتەوە ئێستا چون قرار نیان تعرض بکە ئەوە سەهاتوەتە بەردەست و هەمیش ئیجازەی نییە کە تعرضی بۆ بکات و شکاری بکە فمن اعتدى بعد ذلك فله عذاب أليم هەست کەسێک دوای ئەوە کە بۆی دەرکەوت خوا ئازمایشی ئەدا تا ئەوەی وا بە غەیب بەر لەوە کە ڕووبەڕوو بێ لەگەڵیا لێی ئەترسێت و ئەوەی لێ ناترسێت جیابنەوە لەیەک دوای ئا ئەوە هەر کەسێک تەجاوزگەری کردو لە حەد تێپەڕی لەو مەحدودەی کە بۆی دانراوە کە ئەبێ لە حاڵی ئەقدامان لە شکار کردن خۆی بگرێ منكم هديا بالغ الكعبة أو كفارة طعام مساكين أو عدل ذلك صياما ليذوق وبال أمره وهكذا لإيوة حيواني شکاری کوشت بەعەند باوجودی ئەوەی کە ئەزانێ وا لەناو مەحدودیەتی ئەحراما زۆری هێنا بۆ خۆی و خۆی هەڵنیا لەسەر ئەمریکا ئەو کارە بکات و بەعمدی کوشتی ئەوە جەزایەکی لەسرە ئەوێ لە بەرابەریەوە شتێک بە کە لە وێنەی ئەوەوە کوشتویەتی ئەنێ ئەو حیوانەی کە کوشتویەتی شتێک وەک ئەوە لە وشتر لە هەر سنێکا وا ڕێکی ئەوە ئەبێت وەک ئەوە ئەبێت لە جەزای ئەوە بیدا کە ئەویش بەم جۆرە بێت دوو نەفەر دارای عدل لە خۆتان یعنی دوو نەفەر لەوانەی واوەختی قەزاوەت لە قەزیەکەکەن جانبداری لە هیچ کام لە دوو تەرەفی قەزیە ناکەن تەرەفداری لە لایەک لە دوو لاکە ناکەن و نەزەر بە خودی مەسئەلەکە ئەکەن و حەقیان مەنزورە لەوێدا قەزاوت ئەکەن دوو نەفەر لە خۆتان مسوڵمانان ئا بە وسفەتەوە داوەری بکەن لەو بارەوە قەزاوت بکەن کە ئەو حیوانەی وا کوژراوە وەسا ئەو وشترەیە لەو سنە و وەختێک کە ئەوان دیاریان کرد ئەوە بێ بە جەزایەک کە بە سوورەتی سەوقات بنێژرێ بگاتە لای کابە یعنی وەک هەر هەدیەکی تر بگاتە ئەوێ و لەوێ مەسەڵەن دەمینان سەر ببڕێ وەبگا بە مەسرەفی خۆی یا کەفارەیەک یانێ کارێک بکا وا ئاکاری ئا ئەو گوناه و تەجاوزگەریە داپۆشێ نەیەڵێ کە ئەو ئاکارە غاڵب بێ بەسەریا و بۆ ئایەندە تەئسیری تیا بکا ئاخر هەر گوناهێک ئاکارێکیە بێ لە ڕەوانی ئینسانە مەگەر بە کەفارەیەک بە تەوبە بە شتێکی تر لاچێ کەچیە کەفارەکە خۆراک با بە بازێک لە مسکینەکان لەوانەی وا کەوتەکار بوون و لە زەمینەی کەسب و کارە توانایی حرەکەتیان نەماوە یا هاوتای ئەوە ڕۆژوو بگرێ هەر لە بەرابەری تەعامێک لە تەعامەکانەوە ڕۆژێ ڕۆژوو بگرێ کە عاقبەتی سەنگین و ناخۆشی کارەکەی خۆی بچەشێ ئەنێ ئەو تەمبیری ئەکرێت بۆ ئاو جا بەم سوورەتە ئەبێت کە دوای ئەوە ئەو دوو نەفەر دارای عادڵە دوو نەفەر عادڵە قەزاوتیان کرد کە مثلی ئامەی وا کوژراوە ئاوەیە یا پس قیمەتی ئەکرێ بە پێی قەزاوەت و داوەری ئەو دوو نەفەر عادڵە ئەمجا بە قیمەتەکەی ئەگەر ڕێک کرد و شتێ بسێنێ ئەی سێنێت و ئەوەتە بە اختیاری ئەی کا بە هەدی و ئەینێ بۆ لای کابە یا خوراکی پێ سێنەوە ئەیدا بە مسکینەکان یا لە بەرابری هەر خوراکێکەوە ڕۆژێ ڕۆژوە کرد عفى الله عما سلف خوا لەوەی وا گذشت گذشتی کرد حەڵاڵ کراوە بۆ ئێوە کە شکار بکەن و لێیان بخۆن شکار و خواردنی حیواناتی بەحری بۆتان حەڵال کراوە کە وەسیلەی بێ بۆ بەرخورداری بۆ ئێوەیەکەوان لە حاڵی ئەحرامە یانی ئەمە وەک حەیوانی بەرهی نیە و بۆ ئەو قافڵانەی وا ئێن و ئەچن و سەفەر ئەکەن و کاروانە وحرم عليكم صيد البر ما دمتم حرما و مادام وا لە حاڵی حراما شکاری بەرتان لەسەر حرام کراوە واتقوا الله الذي إليه تحشرون و خۆتان پارێزن لە خوا کارێ مەکەن کە جیری دەستی ئەو بن ئەو خوای کە بۆ لای ئەو حەشر ئەکرێت بە تەفسیل بەحسیان لەبارەیەوە کردووە کە ئەحتیمامیان بە بەشی زاهری ئەحکامەکە داوە ئەمە ئەوەی کە لێرە هەدەف بوو هەوڵدانێک بوو بۆ ئەوەی کە لە حەدی تواناییە حکمەتی حەج و هەروە عمرە ڕۆشن بکرێتەوە وەیتر قسەیەکمان نەماوە و آخر دعوانا أن الحمد لله رب العالمين